ساڵی حەوتەمەوە وتمان ئەوە دوای دەرکەوتنی هلالی مانگی ئەوەڵ لە مانگەکانی حەج عدەیەک لە بەندەگانی خوا کەوتونەتە ڕێ بۆ ئەنجامدانی مەراسمی حەج بەرەو ماڵی خوا حرەکە دەکەن وەیا لە هەر مانگێکی تر لە مانگەکانی ساڵە ئەوە عدەیەک لە بەندەکانی خوا کەوتونەتە ڕێ بۆ ئەنجامدانی مەراسمی عمرە و ئەوە لە هەر لایەکەوە کەیەک گەیشتوونەتە میقاتی مەهاریب ئەو جهەتە و ئەو لایە ئاخر بەر لە گەیشتنە مەحمودەی حەرەم بۆ ئەهلی هەر جهەتێک بۆ ئەهلی هەر وڵاتێک لە وڵاتانی ئەمرا و ئەولا جێیەک دیاری کراوە کە وەختێ ئەگەنە ئەو جێ نیەتی داخبوونە ناو حەج و عمرە بهێنن و بەو نیەت هێنانە ئاڵوگۆڕێک لە پۆشاک و خۆراک و حەرکات و ڕەفتاریانە تەقی فەرمانی خوا ئیجاد بکەن و لە ئەوێوە بەعنوانی ئەنجامدەری حەج یا عمرە بەعنوانی کەسێک کە خەریکی ئەنجامی شێک لەو دوو مەراسمەیە لە ئەو شتانەی وا لە ئەسنای ئەنجامی ئەو مەراسمە مەمنوعە خودداری بکەن و هەروا تەواوی ئاداب و دەستوراتێک وا لازمە لە ئەسنای ئەنجامی حەج و عومرە ڕاعەت بکرێت بیکەن جا ئەوا گەیشتنە میقاتی تایبەتی خۆیان و نیەتیان هێنا و چوونە و ئەو وەزعەتی تاگۆ و ئەمجارە دوو حاڵەتی تازەوە حەرەکەت ئیدارە نادەن و ئەڕۆن بەرەو حەرەم و بەرەو مەسجد الحەرام ئەمما لە ڕێیا ئشکاڵێک پەیالی یەک دەفعە شتێک بێتە دی کە ئەبێتە مانا لە ئێدامەدانی حەرەکەت مەحدودیەتێک پەیالی ئێستا چ مەحدودیەت لە تەرەفی دژمنانی بەندەکانی خواوە کە محاسەرەیان بکەن و دەوریان بن و لێیان تەنکەنەوە و نێڕن حرەکەت بکەن و چ مەحدودیت بە هەر هۆیەکی تر و بە هەر سەبەبێکی تر وەک نەخۆشی ڕێبیاوانە چارە چییە کە ئەوانەی وا کەوتونەتە ڕێ بەرەو ماڵی خوا بۆ ئەنجامی حەجیا عمرە ئێستا گیر داون لێیان کەم کراوەتەوە و ناتوانن حەرەکەت بکەن و بڕۆن ئایا بگەڕێنە دواوە وەیا لەوێ ماتۆ بن تا وەختێکە ئەو من و مەحدودیەتە نامێنێ یا چی بکەن بۆ ئەمە دەستورێک تایبەت هەیە دیارەکە ئەمانە چوونەتە ناو مەراسمەکە بۆ نیەکێنانەوە بۆ یەخدامە یا لەبەر ئەوە هەروە بە پێی ئەوە ئەبێ هەر کەسێک نیەتی هێنا و چووە ناو ئەحرام دەستی کرد بە ئەنجامدانی مەراسمی حەج یا عەمرە تا ئاخر بچێت و نیوە و ناتەواو نەیەڵێتەوە وەختێک کە چووە ناو ئەو وەزعەکە ئیرادەی نییە بەر لەوەی کە تەکمیلی بکات و تەواوی بکات بگەڕێتە دواوە دەستی لێ بکێشێت ئەمە قاعدە عمومیەکەیە بۆ حاڵەتێک و شتێ غێرە عادی ڕوونەدا بۆ ئەکسەری حاڵات و محدودیەتێک وەک ئەوەی کە ئێستا بەختی ئەکەن وجودی حەج وتمان عبارەتە لەوەی کە بەندەگانی خوا دوای منصرف بوون لە هەموو مرکز و پایتەختێکی تر ڕوەکەە پایتەختی فەرمان ڕەوایی خوا لەسەر دەویا و دیێنی لێەکەن و ئەڕۆن ئەگەڕێن بە دەوریا کە خودی حەج ئەوە بوو وەک ئەفەرموێ ولله علی الناس حج البیت یا ولله علی الناس حج البیت یا فمن حج البیت کە حەج ڕەچەدا بە بیتەوە خودی حەج ئەوەیە و وتمان ئضافەی ئەوە مقدماتێک و ملحقاتێکیش هەند بۆ حەج کە ئەبن بە زەمینە ساز و مکمل بۆی وەئەمما عومرە عیبارەتە لە ئاوان کردنەوەی ماڵەکەی خوا بە دیۆن لێکردن ئەوە معنای عومرە فەرقی ئەم لەگەڵ حەجا ئەوەیە کە حەج مقدماتێک تایبەتی هەیە کە لە عرفاتەوە دەست پێ ئەکات لە مزدەلیفە و مەشعەر الحەرامەوە کە لە مزدەلیفایە ئەگوزەرێ دوای ئەوە چوونە مینایە و ئەنجامی بەعزێ کردارە لەوێ جا لەوێوە بەرەو کابە چوونە و گەڕان بە دەوریا و دوای ئەوەیش هەم سێ ڕۆژی تر یا حەتی ئەقل دوو ڕۆژی تر جوونەوەی بۆ مینا و ئەنجامی مەراسمێکی تر ئەمما عومرە ئەو موقەدیماتەی تیا نیە هەر لێرەوە یەکڕاست ئەوەی کە قەسدی عومرەی هەیە ئەچێت و دوای ئەوە کە لە میقات لە میقاتان یەت ئەهێنێ و ئەچێتە ناو وەزعەتی ئەحرامەوە یەکڕاس ئەروا و بە دەوری کاڵە ئەگەڕێ و تەوافی خۆی ئەکا و دوای ئەوەیش ئێماقە لەسەر ئەو کارە کە عمرەی پێتەواوە بێ ئەچێت و لە بینی سەفا و مەروە هات و چۆکە و بەم جۆرە مەراسمەکەی دوایی لێت مەراسمی عمرە و ئەو ملحقەیش کە گەڕانی بینی سەفا و مەروەیە دوایی پێێت و نیازی بەچوون بۆ عەرەفات و مزدەلفە و مناوەوانە نیست هەروە کە ملاحەزاکەین عمرە لەگەڵ حەجە مشترکن لەما کە هەردوو عبارەتن لە گەڕان لە دەوری ماڵخوا ئەمما فەرقیان ئەوەیە کە حەج ئەوەیە کە ئەو ڕەوزار دوای ئەوەی وا بەندەیەک ئەگەڕێتەوە بۆ لای خوا و لە هەموو مەرکەز و پایتەختی تر منفەرد ئەبێت ئەچێت و بۆ گەیاندنی بەندەگی خۆی ئەبانترین سەر و بۆ ئیبرازی بەندەگی لە قوتی بارزترین مەراسمە دیلەن لە ماڵەکەی خواکە لە مقدمات لە زمانێک تایبەت وەئەما عومرە عیبارەت لەوەیە کە هەر وەختێک ئینسان ڕێی هەیە ئیجازەی هەیە بچێت و بە دیوەنکردن لە ماوەکەی خوا و تەوافکردن بە دەوریا ئاوان بکات ئەگەرچی دوایی ئەو جارەیش بێت وە جاری دووهەم و سێهەمی تەکراری هەر ئەوەیە کە لە جاری ئەوەڵا بووە و تەقویەی ئەو لە تارجەیە کە لە جاری ئەوەڵا گیراوە و کەم و زیاوی لەو نییە و ئەمما عمرە نەزەر بە مەکان نەزەر بە زمانێک کە ئەنجام ئەدرێت ئەکرێ فەرخی ببێت و حەج حوکمی هەروا کە ئاشکرایە وجوبە هەرزێکە زۆر گەورە لە فەرائزی ئیسلامی و واجببوونی فەرزبوونی شتێکە کە جێی تەبیر و شەک نییە قەتعی و زەروریە و کەسێک کە ئینکاری بکە دوای ئەوەی کە دینی پێ تەبیر کرابێ ئەو جۆرەکە حەقیقەتیغە بەڵام باوجودی ئەوەی کە سنەتە وەختێک کە کەسێک دەستی پێکرد ئیتر واجبە ئیدامەی بات و تەکمیلی بکە هەرواکە لەم جمدا فەرمێ وە ئەتم الحج والعمرة لله واجب نییە دەستی پێ بکە ئەمما کە دەستی پێکرد ئەبێ تەکمیلی بکە تەواز بکە ئەمە قاعدە کولیەکە کە ئەوە بوو کە واجبە دوای ئەمە دەستکرا بە حەج یا عومرە تەکبیر بکرێت بۆ نیوە و ناتەواو نەهێڵێت بەڵام ئەگەر هاتو ئەو ئیشکاڵی واوتان پێش هات چارەچی فإن أحصرتم فما استيسر من الهدي جا وەختێک زانیتان کە قاعدە و حکمی عمومی ئەوەیە کە حەج و عومرە وەختێ دەستیان پێکرا ئەبێت تەواو بکرێن و نیوە و ناتەواو نەڵێنەوە ئەگەر مەحدودیەتتان بۆ ئیجاد کرا یا لە تەرەف دژمنانی خوا و خۆتانەوە محاصرەتان کرا و مەکران لەوەی کە ئێدامە بڵێن و بڕۆن مەراسمەکە تەواو بکەن وەیان بە هەر هۆیەکی تر و بە هەر سەبەبێکی ترەوە وەک نەخۆشی و غەیری ئەوە مەحدودیەتتان بۆ پەیا بوو و نەتانتوانی ئیدامە ببەن و بڕۆن تەکمیلی بکەن ئەوە هەرچێک کە ئاسان دەستان کەوت لە حەجی و سەوقات تا ئەوە ئەبێتە جێنشینی تەواوکردنی حەجیا عمرەکەت یانێ چی ئاسان دەسەکەوێت وشتر گا مەر بزن هەر کام لەوان لەو حەیوانانەی کە بە سەوقات ئەبرێن بۆ ماڵی خوا هەر کامیان بە ئاسان دەستیان کرد نظر بە خودی ئەو حیوانە با تۆجۆ بە خودی حیوانەکە دەستکەوتەی ئاسان بوو بۆتان لە حەرەمە و بە تایبەت لە مینا سەرببڕدرێ هەرواکە لە سورەی حەجا خوێنمان ثم محلها إلى البيت العتيق کە بەلای ماڵەکەی خوا ئادێ سەرببڕێ پس هەدیەکە نێرن وەختێک کە هەدیەکە گەیشتە ئەوێ ئێوە دوای ئەوەی کە گەیشتە ئەو جێی وا ئەبێ لەوێ سەر ببڕێت ئیتر ئازادەبن لە ڕعایەتی ئەو شتانەی وا لە حاڵی ئەنجامی مەراسمی حەجا واجب و ڕعایەتیان بکەن ئەتوانن بڕۆنەوە ناو وەزعیەتی عادی و ئەوانەی وا قبل الممنوع بوو بۆتان مباح بێتەوە لە خوراک و پۆشاک و سائری ئیسرافات هەروا چۆن ئەگەر کەسێک ڕێی بکەوێتە ئەوێ بگاتە مینا ئەوەڵ لەوێ هەدیەکەی سەر ئەبڕێت لە ڕۆژی جەژنە دوای ئەوە سەری ئەتاشی یاکوور دەکاتەوە سائری نەزاکەتەکانیش ئەنجام ئەدا و دوای ئەوەیە کەچێتەوە دوێنێ ماوەتی خواڵگەڕان دەبێت ئەمە تەفسیری چۆن لە بەین ئائەم دوا سازگاری ئیجاد بێت لە بەین ئەمرا کە لێرە ئەفەرمێت تا نەگاتە ئەو جێگەی وا ئەبێ لەوێ سەر ببڕێت سەرتان مەتاشن و لە بەین حادثەی حدەیبیا کە لە خودی حدەیبیا سەریان بڕین و لەوێ سەریان تاشن هەر لەوێ سەریان بڕین و نەگەیشتنە سەوقاتەکانیان نەگەیشتنە لای بەیت کە ناوێت سەر ببڕێت هەندێک جوابیان ئاوا داوەتەوە کە بەڵێ حدەیبیە خۆی جزی حرم نییە ئەمە وا لە حدودی حرمە و حیوانەکانیان لە ناو حرمە سەربڕی کەوابوو هەم ڕعاەتی ئەوەیان کردووە کە بێ لە مەحلی خۆیان ئەو سەوقاتە سەر بڕێت لە نای بەیتا ڕەهنماییمانەکا بۆ ئەوەی کە مراد لە مەحل لێرە هەر ئەو جێگەیەوە محاسەرەکە تیایا ئەنجام بدرێت یعنی مادام سنەتی عملی پێغەمبەری خوا علیه الصلاة والسلام لەسەر ئەوە بوو کە هەدیەکان هەر لە خولەی دیار سەر بگرێن کە حەرەم نییە لای بەیت نییە و هەم لە جێی ترا ئەفەرموێ هەدیەن بالیغ الکعبە ئەو سەوقاتانەی کە ئەبێت بگەنە کەعبە ببرێن بۆ ئەوێ دەی ئەس بنا لەسەر ئەوە ئەبێ هەدیەکە ببرێت و لە جێی خۆی لە حرەمە بگاتە ئەو جێی خۆیە ئەو سا لێرە سەر تاشرێت و لە ئەو مەکتوبێتە ئەو کەسە کە بۆ حەجە چێ یا بۆ ئەمراچێ دەرکرد جا حەلی مشکل چۆنە بێت کە ئاەتەکە فەرمی تا هەدیەکە نەگاتە ئەو جێ کە بێ لەوێ سەر بڕێ لە حرەما لێ سەر نەتاشن لە حودەی بێشا بەر لەوە بگاتە ئەوێ وەسڵە نەگەیشت ناوێ و سەر تاشرا جوابی ئەوەیە کە ئەم ئاەتە دوای ئەو حادثە نابڕ قبل لە سورە حەجا ئەوە بووە کە مەحل دوهار لە البيت العتیق لە حودەیبیە حەجیەکانی سەربڕی و هەر لەوێش سەریان تاشی و لە مەحدودیەتی ئیحرام دەرهات جا دوای ئەوە ئەم ئاەتە نازڵ بوو و نەهی کردەوەی کە ئام کارە بکرێت و دەرنەتیجە تەکیز کرایەوە لەسەر ئەوەی کە ئەو قاعدە ئەوەی کە بێ هەدی ببرێ بۆ لای کاڵە و لەوێ سەر ببڕێت ئێستنا پەنیر نییە و حەتتا لە حاڵی محاسرە ئەبێ هەدیەکان بنێژرێن و وەختێک ئەوان گەینە جێی خۆیان ئەو وەختی سەرنج باش بێت و لە مەحدودیەتی ئەحکام خروج بکرێت هەر لەبەر ئەوە بوو کە ئەو عملەی پێغەمەری خوا عليه الصلاة والسلام اجتهادێک بوو نظر بە اضطرار کە سەحابە حاضر نەبوون لە ئەوەڵەوە ئیجای بکەن دەستوری پێدان ئەو کارە بکەن سەر تاشن حاضر نەبوون دیکە چونکە ئەوان وایان تەشخیس دابوو کە ئەمە زەعفێک و ناچاری محاسرەیە کە بووەتە هۆی ئەوەی کە پێغەمەری خوا عەلەیهی سڵات وسلام ئەو ئیجتیهادە بکە و ئەوان کە حاضر بوون سەر و ماویان لە ڕێی خوا دابنێن بە ئەو خودداری کردنیان لە ئینسالی ئەمر بزبانە حاڵ ئەوەیانە گەیان کە تۆ نەجاتمان قەرارە نەبێت بە تۆیە کە ئێمە هەن هەر دەستورێکمان هەبێت پێمان دا تا محاسرە بشکێنین و بڕۆین مەراسمی عمرەمان بە تەواوی ئەنجام بێت بەڵام خوا ئێرادەی وا بوو کە ئەو ئجتهادە عملی پێ بکرێ لەوێ و ئەو جارە بڕۆنەوە و دوای ئەوە ئەم ئایەتە نازڵ بێت و ئەو قاعدەی کە لە سورەی حەجا بەیان کراوە تەرکیزی بکاتەوە بۆ خۆیشی جا لێرەوە هەر وەک هەر حکمێکی تر ئەکرێت بۆ بەعضێک لە ئەفراد حاڵاتێک ئیشتیسنایی پێش بێت و اقتضای ئەوە بکاو کە تەخفیفێک نابێت سەرەکانتان نەچێت فەرمێن جا هەر کام لە ئێوە نەخۆش بوو یا ئازارێک بەسەرەوە بوو یانێ لەسەر یا یا زەخمێک یا هەر جۆرە شتێک کەمالی ئەزێت و ئازارە بوو ئەوە فدیەیەک بات و بۆ فدیە خۆی نەجات بات یانێ فەریب تاشێک ئەوەیە کە هەروەکە لەوە پێش وتمان ئینسان بە ئەنجامی یەکێک لە مەراسمی بەندەگی ئەو ئاساری ناباری انحراف و گوناهانەی کە نیشت بە سەری پێوە دکاوە هەڵکەنێ و دایماڵێ دایبا و یەکێک لەو شتانەی وا ئەم کارەی پێ ئەکرێت سەربڕینی حەیوانێکە لە ئەنعام بۆ نزیک کەوتنەوە لە خوا و لەبەر ئەوە ناوی ئەو حەیوانەی وا سەر ئەبرێت و ناوی سەربڕینەکەی لە ئەم مادە بۆی دروست ئەکرێت بە حیوانەکە بێژێن نەفیکە و بە سەربڕینەکەی ئەوێژێن لە حەدیثێک صحیحە بەیان کراوە کە ڕۆژوەکە سێ ڕۆژ بێت سەدەقەکە خۆراکی شەش مسکین بێ و نسوکەکە مەڕێک یا بزنێک جا اختیار هەیە لە بین ئەم سێدانەوە و هەروە کە ملاحەزاکەین بە تدری لە کەمەوە بۆ زۆر ئەچێت حدی ئەقل ڕۆژوویەک کە لەو حەدیسا بەیان کراوە کە سێ ڕۆژ زیاتر لەوەی گەرەک بوو ئەنجام بات قەدەقەیە بکە ئەوا دەستور لەبارەی فرستادەکە پێغەمەرەکەمان شەهید بێ لەسەر یانێ هەروان کە ئێوە بن بە حجەت لەسەر